کلیلی پێنجەم کردار ڕێگای هێز زانین و زانیاری بە تەنها بەس نییە پێویستە کارپێکردنی لەگەڵدا بێت ئامادەگیش بە تەنها بەس نییە پێویستە کارکردن هەبێت گۆتە. لەو ماوەیەدا کە بەڕێوبەری گشتی یەکێک لە میوانخانە گەورەکانی مۆنتریالی وڵاتی کەنەدا بووم بەردەوام بە دوای هەموو زانیاریەکی نوێدا دەگەڕام بە تایبەت لە بواری گەشەپێدانی کەسی و ڕفتاری مرۆییدا ڕۆژێکیان سەرۆکی کۆمپانیا و ڕاگەیاندنێکی بۆ نردم لەبارەی زانستێکی نوێ بە ناوی بەرنامە ڕێژی زمانیانەی دەماری پێشنیاری بۆ کردم ئامادەی وەرکشۆپێک بم لە نیویۆرک بۆ ماوەی سێ ڕۆژ بەبێ دوودڵی یەکسەر قبوڵم کرد بە تەواوی پەرۆش بووم بەو هەستەوە کە هەوڵ دەدەم زانستێکی نوێ فێربم ئامادەی وەرکشۆپەکە بووم ڕۆژی یەکەمم تێپەڕان بەبێ ئەوەی هیچ تێ بگەم هەستم بە بێهیوایی دەکرد خەریک بوو یەکسەر بگەڕێمە مۆنتریال بەڵام بەر لەوەی بێهیوایی بە تەواوی داگیرم بکە بڕیارمدا دەرفەتێکی دیکە بەخۆم بدەم ڕۆژی دومیش بەردەوام بووم ئامادەی وانەی یەکەم بووم زۆر بەهێز بوو وانەبێژەکە توانی لە ماوەی کەمتر لە سی خولەکدا بە تەواوی یارمەتیم بدات لە گۆڕینی ئەو بیر و باوڕە سلبیانەی ساڵانێک بوو گرفتاریان ببووم بڕیارمدا وەرکشۆپەکە تەواو بکەم زۆر سوودم لێبینی و بە تەواوی ژیانم ڕووە و باشتر بوون گۆڕە بڕیارمدا هەر بڕوانامەیەک لەم زانستەدا بۆم بگونجێت بەدەستی بهێنم بەمەبەستی هاوکاریکردنی خۆم و کەسانی دیکەش دوای شەش مانگ یەکەمین بڕوانامەی خولی سەتاییم بەدەسێنە پاشان بڕوانامەی مومارس، لە دواییدا معلم ممارس، و پاشان بوومە مدرب معتمد، ئەمانە چەند ئاستێکن لە NLP کە بە خولی ڕاهێنانکاری دەگوترێنەوە. مومارەسەکە نزیکەی دە ساڵ لە کار ڕاهێنانی گرتەوە. دوای شەش مانگ لە دەرچوونم لە مۆنتریال هاوڕێکم بینی کە هەموو قۆناغەکانی پێشومان پێکەوە تەواو کرد بوو هەواڵیم لێپرسی چ سوودێکی لەو بڕوانامە ڕاهێنانیە وەرگتووە کە بەدەستی هێناوە ئەو گوتی گۆڕانکاری زۆر لە ژیانمدا ڕوویداوە تووشی تێکشکانی دەروونی هاتووم تا ئێستاش بڕیارم نەداوە هیچ کارێک بە بڕوانامەکەم بکەم با پێکەوە ببینین بزانین چی ڕوویدا ئەم هاوڕێیە ساڵانێکی زۆری ژیانی لە خوێندندا بەسەر برد هزاران دلاری خرج کرد تاکو ببێتە مدەڕێب محتەمەد واتە ئەو زانیاری تەواوی هەبوو بۆ دەست بە سەراگرتنی هەستە سلبیەکانی کەچی ئەو زانیاریانەی بەکار نەهێناوە و هیچ سوودێکی لە بەدەستهێنانی بڕوانامەکەی وەرنەگرتووە و تووشی داڕوخانی دەروونی شاتووە ئەو زانین و زانیاری هەبوو بۆ دروستکردنی گۆڕانکاری تەواو لە ژیانی خۆی و ژیانی ئەوانەش کە خۆشی دەویستن ئەو لی هاتووی و سەلیقەشی هەبوو وەها بکات لە ئاستێکی بەرزدا بژی بەڵام زانیاریەکانی نەخستۆتە بواری جێبەجێکردن و کارەوە دەگونجێت لێوانلێو بیت لە پەرۆشی وزەیەکی بەرزت هەبێت و زانیاری و هێزی ئەقلی تەواو پێویستیشت بۆ سەرکەوتن هەبێ بەڵام ئەگەر سرجەم ئەوانت نەخستە بواری جێبەجێکاریەوە هیچ بەهایەکیان نابێ و کەڵک و سوودیشیان لە پشتەوە نابێ جیمڕۆن لە کتێبی حەوت ڕێگا بۆ کامەرانی و خۆشگوزەرانیدا دەڵێ زانین و زانیاری بەبێ جێبەجێکاری دەگونجێ ببێتە هۆی بێوەری و تێکشکان با ئێستا پرسیارێک لێ بکەم ئایا کەسێک دەناسی لەو بڕوایە دابێ دەزانێ بۆ گۆڕینی ژیانی دەبێ چی بکە هەروە دەشزانێ دەبێ کەی بەم کارە هەڵبسێ بەڵام ناتوانێت هیچ کارێک بکە؟ ئایا کەسێک دەناسیت لە ئاستێکی بەرزی فێربووندایە و هەموو پێداویستیەکی هەیە بۆ ژیانێکی باشتر کەچی بێکار دادەنیشێ؟ بە پێچەوانەشەوە کەسێک دەناسیت ئاستێکی نزمتری زانینی هەیە لەوانەیە هیچ بڕوانامەیەکیشی بەدەست نەهێنابێ بەڵام کەسێکی زۆر سەرکەوتووە لێرەدا جیاوازیەکە لە تەنها وشەیەکدایە ئەویش کارکردنە کۆنفۆشیۆس گوتوێتی پیاوی گەورە و پایەبەرز کەم قسە دەکا و کاری زۆر دەکات باوکم هەمیشە پێی دەگوتم دانایی و کارزانی ئەوەیە بزانی چی دەکەی لێهاتویش ئەوەیە بزانی چۆن دەیکەی سەرکەوتنیش ئەوەیە بیکەی کاتێک ممارەسەی یاری تۆپی سەرمێزم دەکرد هەمیشە پرسیارم دەربارەی یاریزانە پێشینەکان و پاڵەوانە جیهانیەکان لە ڕاهێنەرەکەم دەکرد ڕۆژێکیان هێندە پرسیارم لی کرد بە تەواوی بێزارم کرد پێی گوتم ئایا ئەوە دەتکاتە یاریزانێکی زۆر باش ئەگەر بۆ ماوەیەکی درێژ و بە بەردەوامی دەربارەی تۆپی سەرمێز قسەت بۆ بکەم ئەگەر لەبارەی مێژوو یاریەکەەوە بۆت بدوێم تۆوا دەزانی ئەوە یارمەتی دەدا لە پاڵەوانەتی نەتەوەی دەببیتەوە گوتم بێگومان بێگومان نەخێر بەڵکو تەنها زانیاریم دەداتێ لە سەریاریەکە بە وڵامی ڕاهێنەرەکەم تەواو قەنەعاتم کرد کە تێیدا جەختی لەسەر ئەوە کردەوە زۆر گرینگە بتوانم زانیارییەکانم بخەمە بواری کارپێکردنەوە بەردەوام و بەڕێک و پێچی و لێبڕانەوە ڕاهێنان بکەم دەبمە یاریزانێکی کامڵ و تەواو ئەو داوای لێکردم لەم جۆرە پرسیار و باسانەدا خۆ ببوێرم هێندە ئەوەی دڵکارانە و بەلێ بڕاوانە لە مەشقکردن بەردەوام بم ئێستا هەمان پرسیارت لێ دەکەم ئەگەر قسەم بۆ کردیت بۆ نمونە دەربارەی مەلەکردن ئایا تەنها ئەمە وهات لێ دەکات ببیتە مەلەوانێکی باش بێگومان نەخێر چونکە بۆ ئەم کارە و نمونەی ئەم کارە پێویستت بە مەشق و جێبەجێکاری هەیە پندێکی چینی هەیە دەڵێت دەبیستم و بیرم دەچێتەوە دەبینم و بیرم دەکەوێتەوە کار دەکەم و تێدەگەم ئەگەر ئەم پندەمان بەراورد کرد لەگەڵ ئەو لێکۆڵینەوانەی زانکۆی بێڵ لە ئەمریکادا هاوشێوەی لێکچوونێک دەبینینەوە لە نێوان ئەو پەندە و ئاکامەکانی لێکۆڵینەوەکاندا کە دەریان خست ئێمە سەتادا یاخود کەمتر لەو ڕێژەیەمان بیر دەمینێ کە دەیبیسین 25 لە سەدای ئەوەی دەیبینین سەدا نوهەتی ئەوەی بە کردار دەیکەین جارێک پرسیار لە سەرۆکی کۆمپانیایەکی سەرکەوتو کرا دەربارەی ئەو پێداویستە گرنگانەی کەسێک سەرکەوتو دەکا و دەیگەیەنێتە لووتکە لە وڵامدا گوتی مادام قەنەعەتت بەو بیرۆکە هەیە کە لە بیر و هۆشتدایە دەست بەجێ کاری بۆ بکە جیمی کارتەر سەرۆکی پێشوو ویلایەتە گرتوەکانی ئەمریکا گوتوێتی دەکرێت کاژمێر نوۆی بەیانی لە خەو هەستم و حەواوە بم یان کاژمێر شەشی بەیانی لە خەو هەستم و سەرۆکی ویلایەتە گرتوەکانی ئەمریکا بم لە یەکێک لە وانانەدا کە لە مۆنتریال پێشکەشم کرد هانی ئامادەبوانمدا بۆ ئەوەی کار بەزانین و زانیاریەکانیان بکەن و جێبەجێی بکەن بیست دۆلارێکم لە گیرفانم دەرێنا و پرسیارم لێکردن چێ لە ئێوە پێی خۆشە ئەم پارەیە بۆ خۆی ببە سرجەم ئامادەبووان دەستیان بەرز کردەوە تەنها خانمێک نەبێ کە تەمەنی چل ساڵێک دەبوو هەستا و بە خێرایی بەرەو ڕووم هات و پارەکەی برد و گەڕایەوە بە جێگەکەی خۆی هەموو ئامادەبووان بە سەر سوڕمانەوە لەیان دەڕوانی تەنها لێدوانیشم لەسەر ئەو هەڵوێستە ئەوە بگوتم بەڕاستی ئەمەیە مەبەز لە کارکردن و جێبەجێکاری لەو کاتەوە ئیدی ئەو نمونەیەم بەکارنەهێناوە بنیامین فرانکلین گوتوێتی ئەوەی تەنها لەسەر هیوا دەژی بە ڕۆژوەوانی دەمرێ شتێکی جوانە مرۆڤ بە هیوا و خەون دەست پێ بکە بەڵام ئەگەر خەونت دی دەبێت دەست بەجێ و بەبێ دوو دڵی جێ بەجێ بکەی زانین و معریفە لەگەڵ هیوا و ئومێت دووشتی جوانن بەڵام بە تەنها هەرخۆیان بەس نین بەداخەوە زۆرینەی خەڵک ژیانێکی دوور زۆر دوور لە توانا و ڕاستەقینەی خۆیان و تایبەتیەکان و تایبەتمەندیەکانیان دەژین و چەند کارێک دەکەن هیچ خۆشەویستیەکیان بۆی نییە لە پەیوەندیگەلێک بەردەوامن هۆکاری ئازار پێبەخشینیانن لەبری ئەوەی بە دوای چارەسەری ئاستەنگ و گرفتەکانیان دەبگەڕێن بەردەوام هەر تەنها سکاڵا و بۆڵەبۆڵ دەکەن و ڕۆژەکان گوناهبار دەکەن دوو هۆکار هەن ڕێ لە خەڵک دەگرن تواناکانیان بخەنە بواری پراکتیکی و کارەوە هۆکاری یەکەم ترس ترس دوژمنی سەرەکی مرۆڤ و کۆسپی یەکەمی ڕێگرە لە جوولە و هەڵسوکەوتی خەڵک لە بەدیهێنان و دەستەبەرکردنی خەونەکانیان چوار جۆر ترس هەیە یەکەم ترس لە بێوەری کە کەسێک بە تاقیکردنەوەیەکی سەرنەکەوتوانەدا تێپەڕ بوو بێ ئیدی لە ترسی سەرنەکەوتن و دۆڕان نایەوێ هەمان ئەزمون دووبارە بکاتەوە دەگونجێت ئەو کەسە هەر لە تەمەنی منداڵیدا بەرنامە ڕێژ بووبێ سەرکێشی بۆ هیچ سەرچڵیەکی دیکە نەکات لەوانەیە لە منداڵیەوە بە درێژایی ژیانی باوکی بینی بێ هەر هەمان کار دەکا و دووبارە دەکاتەوە دەشێت باوکی ئامۆژگاری کردبێت لاسایی بکاتەوە تاکو ڕوبەڕووی دۆڕان و بێوەری نەبێتەوە دووەم ترس لە قوبول نەبوون ئەم ترسە هۆیەکە بۆ ئەوە کە کەسانێک وەها دادەنێن ڕوودانی هەر گۆڕانکاریەک لە ژیانیاندا پێدەچێ ئاکامەکەی ڕەفز و قبول نەبوون بێت جارێک ئافرەتێک داوای لێکردم لەسەر وازهێنانی لە جگەرەکێشان یارمەتی بدەم لە ڕاستیدا لەم کارەدا سەرکەوت و بە وازهێنانی لەم خۆ خراپەی زۆر دڵخۆش بوو دوای شەش مانگ پەیوەندی پێوە کردمەوە و داوای لێکردم جارێکی دیکە بمبینێتەوە لە کاتی چاوپێکەوتنەکەدا حاڵی خۆی بۆ باس کردم کە لە دوای ئەوەی وازی لە جگەرە کێشان هێناوە ڕوبەڕووی گرفتێکی گەورەی دیکە بۆتەوە زۆرێک لە هاوڕەکانی جگەرە کێشن و دوای واسێنانەکەی ئەم لە جگەرە کێشان ئەوان خۆیان لێ دوورە پەرێز کردووە ئەمیش وای هەست کردووە بەم کارەی لە ناویاندا نامۆ بووە بۆیە بڕیاری داوە دووبارە جگەرە بکێشێ تا لە نێو هاوڕەکانیدا قبول کراو بێ لە کاتی چارەسەرکردنی حاڵەتەکەیدا هەوڵمدا لەم ترسە ڕزگاری بکەم تا متمانەی بەخۆی زیادی کرد و قەنەعەتی بەوە کرد کە دەکرێ واز لە جگەرە کێشانیش بێنێ و لە هەمان کاتدا لە نێو هاوڕێکانیشیدا بمێنێتەوە قەناتم پێکرد ئەگەر ئەوان لەبەر ئەم بڕیارە هاوڕێتی ئەمیان ڕەتکردەوە ئەوە ئەو کەسانە هاوڕێی ڕاستەقینەی نین تەنها بەنەمانی ئەم جۆرە ترسەی بە تەواوی وازی لە جگەرە کێشاهێنا جۆری سێم ترس لە نادیار ئەم ترسە دەتوانێ ڕێ لە جوڵە و هەڵسوکەوتمان بگرێ بۆ ڕوونکردنەوەی ئەم خاڵە نمونەیەک باز دەکەین پیاوێک هاتە لام سکاڵای لە دەست گرفتێکی دەکرد کە تەواو شپرزەی کردووە و بێتاقەتیەکی زۆری بۆ دروست کردووە ئەو پیاوە گرێبەستێکی کارکردنی بۆ پێشنیاز کرابوو بۆ ماوەی دو ساڵ لە فەەنسا بەڵام تا ئەو کاتە لە هیچ شوێنێکی دەرەوەی مۆنتریال کەنەدا نەژیا بوو دوای باسکردنی گرفتەکەی لێم پرسی خراپترین شت چییە ئەگەر تۆ لێرە بژیت و پێدەچێت ڕوو بدات گوتی دوای شەش مانگ ڕەنگە گرێبەستەکە هەڵبۆشێتەوە پاشان پرسییم ئەی باشترین ئاکامەکان چین کە دەکرێت ڕووبدەن ئەگەر پێشنیازەکەت قبول کرد ئەو گوتی دەکرێت سەردانی زۆر لە وڵاتە ئەوروپیەکان بکات جگە لە گەڕان بە فەڕەنسا خۆیدا و سەرڕای دەستکەوتێکی مادی گەورەش لە دوای گرێبەستەکەش دەگەڕێتەوە مۆنتریال و کاری تایبەتی خۆی دەست پێ دەکاتەوە دوای چارەسەر قەنەعەتی کرد و بڕیاری دا گرێبەستەکە قبول بکە و لە ڕاستیشدا سەفەرەکەی کرد بۆ فەڕەنسا ئەوەی لە حاڵەتی ئەم پیاوەدا ڕوویدا ئەوەیە کە نمونەیەکی ئیجاویمان دۆزیەوە بۆ ئایندە تێیدا پێداگری زیاتر لەسەر تایبەتمەندیەکانە بەجۆرێک هۆکارەکانی قبولکردن زۆر زیاتر بوون لە هۆکارەکانی ڕەتکردنەوە ماوەی گرێبەستەکە لەگەڵ خێزانەکەیدا لە فەەنسا بەسەر برد و تێژی تەواوی لە هەموو ساتەکانی گەشتەکەی وەرگرت پاش ماوە دیاریکراوەکەش گەڕایەوە و لە مۆنتریال دەستی کردەوە بەکارە تایبەتەکەی خۆی جۆری چوارەم ترس لە سەرکەوتن ئەم جۆرەی ترس لای هەندێک کەسەیە و لە ناخی دەرونیانەوە بڕواین وهایە سەرکەوتن مانای ئازار و غەم و تەنهاییە بۆ ڕوونکردنەوە ئەم نمونەیە باس دەکەین لە ساڵی 1996 دا لە یەکێک لە وڵاتە عەربیەکان بوو بە ئۆتۆمبیلێکی تاکسی بۆ شوێنی پێشکەشکردنی یەکێک لە وانەکانم دەچوو شفێری تاکسیەکە لە چلەکانی تەمەنیدا بوو لە ڕێگادا ئۆتۆمبیلێکی مارسی دەست بە تەنیشتماندا تێپەڕی شفێرەکە گوتی خاوەنی ئەم جۆرە ئۆتۆمبیلانە هەر هەمویان دزن لە پێناوی پارەدا هەموو شتێک دەکەن من پرسیارم لێ کرد تۆ حەز ناکەی ڕۆژێک لە ڕۆژان ببیتە خاوەنی نمونەی ئەم جۆرە ئۆتۆمبیلانە جۆرێک تەماشای کردم وەک ئەوەی گاڵتەم پێکرد بێ پێی گوتم من نامەوێت دەست بم دڵخۆشم بە وەزعی ئێستا ئەم پیاوە لەو باوڕەدا بوو سەرکەوتن دەگونجێت هۆیەک بێت بۆ ئەوەی مرۆڤ لە نرخی خۆی کەم بکاتەوە هەندێک کەس ناتوانن خەیاڵی خۆیان بە دەوڵەمەند و سامانداری بکەن بۆیە کاتێک زیاد لەباری ئاسایی دەرامەت و دەستکەوتیان دەبێ سەرکەوتنەکەیان تێک دەدەن و بە زیادە ڕەوی و زیاد خەرجیەوە دەبەخشن و بەفیڕۆی دەدەن لەبەرەوە ترس لە سەرکەوتن دەکرێت ڕێ لە خەڵک بگرێ لە جێبەجێکاری و خستنەکاری بیرکردنەوەکانیان هۆکاری دووەمی ڕێگر لە هەڵسوکەوت دواخستنی ئەمڕۆ و سبەیکردە هەندێکمان ئەو ئەرکانەمان دوا دەخەین کە پێویستە هەر ئێستا پێیان هەڵسین دوای دەخەین بۆ ڕۆژێکی دیکە و هەفتەی داهاتووتر و بەو شێوەیە ئەگەر ئامانجێکت هەیە و دەخوازیت بەدەستی بهێنیت لە هەمان کاتدا هەز دەکەی شتێک هەیە ڕێ لە هەڵسوکەوت و جوڵت دەگرێت بە دوای ئەو هۆکارە ڕاستەقینەیەدا بگەڕێ کە لە پشت ڕێگرتنەکەوەی هەر لەو کاتەدا لە خۆت بپرسە چییە ڕێ لە هەڵسوکەوتم دەگرێ ئەگەر بە تەواوی هەڵسوکەوتم کرد خراپترین شت چییە دەگونجێت ڕوو بدات ئەگەر بە تەواوی هەڵسوکەوتم کرد باشترین ئەگەر بە تەواوی هەڵسوکەوتم کرد ئەگەر بە تەواوی هەڵسوکەوتم کرد باشترین شت چییە پێدەچێ ڕووبدات ئێستا هەوڵ بدە بیهێنیتەوە یادت، لە ژیانتدا چەند جار ڕووبەڕووی هەڵوێستی قوڕس بوویتەوە و توانیوتە بیگوزەرێنیت؟ لە بەرنامەڕێژی زمانیانەی دەماریدا دەڵێن فەشەل بوونی نییە، بەڵکو تەنها ئەزمون هەیە. لە وتارێکی ڕۆژنامەی وۆڵ ستریت سەرنووسەر دەڵێت لە فەشەل و بێوەری بێزار مەبە، خەفەت بۆ ئەو دەرفەتانە بخۆ کە لە دەستت دەچن و هەوڵ نادەی لانی کەم تەنها تاقییان بکەیتەوە. پەندێکی یابانی هەیە دەڵێت ئەگەر حەوت جار کەوتیت بۆ جاری هەشتم هەستەرەوە ڕۆژنامە نووسێک دیدارێکی لەگەڵ کەسێکی سەرکەوتودا ساز کرد و لی پرسی نهێنی سەرکەوتنت لە چیدایە وەڵامی دایەوە دوو وشە بڕیارە دروستەکان ڕۆژنامە نووسەکە پرسی چۆن دەتوانیت بڕیاری دروست بدەیت گوتی تەنها یەک وشە زانین ئەزمون ڕۆژنامە نووسەکە لی پرسی چۆن دەتوانین زانین و ئەزمونمان دەست بکەوێ گوتی بڕیارە هەڵەکان پندێکی چینی هەیە دەڵێ بڕیاری دروست لە دوای ئەزمونەوە دێت ئەویش لە بڕیاری هەڵەوە دێت گرنگ نییە لە ڕابردوودا چەند جۆر بێوەربوویت و بە چ شێوەیەک بێوەربوویت یان چەند جار کەوتویت گرنگ هەڵسوکەوتی ئێستا و سوودوەرگرتنتە لە بێوەریەکانی ڕابردوو ڕابردوو ئەو خەزێنەیەیە کە هێز و دانایی تێدایە پێویستە لە هەر بێوەری و فەشەلێکەوە کە پێیدا تێپەڕیویت و تێدەپەڕیت فێربیت ئاگادار بە وەک ئەو تابلۆی لێمەکە لی نووسراوە بوەستە لە ئەمڕۆ دەست بە جوولە و هەڵسوکەوت بکە جا قسەی خەڵک هەرچۆن بێت و کردارەکانیان هەرچیەک بن پێویستە گرنگی کەمتر بۆ قسانە بدەیت کە دەیڵێن و زۆرترینی گرنگی پێدانت بۆ بەدیهێنانی خەونەکانت بێت هێلین کیلەر گوتویەتی ژیان سەرکێشیەکی پڕ مەترسیە یان هەر هیچ شتێک نییە پێویستە پەرۆشیت جەم بکەی و هەر ئێستا دەست بە جوولە و هەڵسوکەوت بکەی بۆ بەدیهێنانی ئەمەش پێویستت بە پلان کێشی هەیە خەڵکانێکی زۆر پێوەربوون تەنها لەبەر ئەوەی پلانێکی ڕوونیان بۆ بەدەستێنانی ئامانجەکانیان نەکێشاوە دانەری کتێبی فەلسفەی ڕێکسازی گوتوێتی هەڵسوکەوتی بێپلان هۆکاری هەموو بێوەریەکە ڕێ بە کەس مەدە لە بەردەمتدا بوەستێت و هەمیشە شواڵ دیزنی بهێنە بەرچاو لەو ڕۆژنامەی کاری تێدا دەکرد و بەو بیانوەی داهێنەر نییە دەرکرا لەبارەی تۆماز ئەدیسۆنەوە مامۆستاکەی گوتوێتی قوتابیەکی دەبەنگە و هەرگیز هیچ شتێک فێر نابێ ئەلبرت ئەنشتین لە تەمەنی چوار ساڵیدا دەستی بە قسەکردن کرد و تا ساڵی حوتەمی تەمەنی نەیدەتوانی بخوێنێتەوە مامۆستاکانی لەبارەیەوە دەیانگوت پێشکەوتنی زانینی هێواشە و کەسێکی کۆمەڵایەتی نییە و خەونی سادە و گاڵتەجاڕانەی هەیە من وە خۆم یەکێک لە ڕاهێنەرەکانی تۆپی سەرمێز لەبارەمەوە گوتی هەرگیز لەم یاریەدا پێش ناکەوم باشتر وەهایە ممارەسە یاریەکی دیکە بکەم خاوەنی یەکێک لە چێشخانەکانی مۆنتریال دەری کردم و گوتی هەرگیز لە بواری میوانخانەکاندا سەرکەوتو نابم لەگەڵ ئەوانەشدا بوومە پاڵەوانی میسر لە یاری تۆپی سەرمێزدا و گەیشتمە پلەی بەڕێوەبەری گشتی گەورەترین میوانخانەکانی جیهان پێویستە لە ئەمڕۆوە دەست پێ بکەی ئیتر دۆخەکان هەرچۆنێک بن دکتۆر ڕۆبەر شۆلەر دانەری کتێبی ئەگەرە سەرکەوتوەکان گوتوێتی ئەگەر هەرگیز دەست پێنەکەی هەرگی سەرکەوتو نابی هیچ گرفتێک مەکە بە بیانووی نەجوڵان و هەڵسوکەوت نەکردن لە دوای گەردەلول و زریان خۆر هەڵدێت هەمیشە دەرکەوتنی خۆر لە دوای تاریکیەوەیە زستانیش هەموو جارێک دەگۆڕێ بۆ هاوین ئێستا ئەم ڕێگایانت پێشکەش دەکەم بۆ گەیشتن بە جێبەجێکاریەکی دروست یەکەم سێ ئامانج کە دەخوازی بەدەستیان بهێنیت لای خۆ تۆمار بکە دوو پلان بۆ هەریەک لەو ئامانجانە بکێشە سێ هەستیار بە بەرامبەر پێویستی و خێرایی چوار هەر ئێستا دەست بە جێبەجێکردن بکە پێنج ڕۆژانە خۆت دڵنیا بکەرەوە کە دەتوانیت ئامانجەکانت بەدەست بێنیت شش یاسای دە سانتیمەتر بەکاربێنە یەکسەر جوڵە و هەڵسوکەوت بکە و هەموو ڕۆژێک بەلانی کەمەوە دە سانتیمەتر لە ئامانجەکەت بڕۆ پێشەوە هەفت وا هەڵسوکەوت بکە کە بەڕاستی سەرکەوتویت هەشت خۆت بە کەسی تر بەراورد مەکە بەڵکو خۆت لەگەڵ ئەو دیمەنەدا بەراورد بکە کە پێشتر تێیدا بوویت و ئەوەی لە داهاتوودا تێیدا دەبیت نۆ پێداگری لەسەر ئاکامەکان بکە نەک هەنگاوەکان هەر ئێستا جوڵە و هەڵسوکەوت بکە هەر ئەمڕۆ ئەو گفتوگۆ تەلەفۆنی ئەنجام بدە کە دەتەوێت بیکەیت مەی خەرە بەیانی یان کاتێکی دوورتر ئەو کەسەی خۆشت دەوێت هەر ئەمڕۆ پێی بڵێ تۆ خۆشت دەوێت تۆ ناتوانیت مەزەندەی ئەو کارانە بکەیت کە دەتوانیت بیانکەی ئەگەر خۆت تاقی نەکەیتەوە هەمیشەش یادت بێت هەموو ساتێک وەها بژی کۆتا ساتەوەختی ژیانتە بە باوڕەوە بژی بە ئومێدەوە بژی بە خۆشەویستیەوە بژی بە تێکۆشانەوە بژی و ڕێز و بەهای ژیان بزانە